شایەنی ئەو خودا بە دەسەڵاتەیە کە ئاسمانەکان و زەوی دروست کردوون و تاریکی و ڕووناکی داهێناوە پاش ئەم هەمووە نیشانە گەورانە کە دەلالەت لە گەورەیی خودا ئەکەن کافرەکان لە ڕاستی لا ئەدەن و بە نیعمەتەکانی قایل نابن و بتە دەستکردەکانی خۆیان ئەکەنە هاوشانی خودا و ئەیانپەرستن کاتێکی دیاریشی لای خۆی داناوە بۆ زیندوو کردنەوە و بۆ بەرپا کردنی ڕۆژی قیامەت، کەچی ئێوە پاش ئەم هەمووە دروست کردن و داهێنانە گومانەکەن لە ڕاستی دەسەڵاتی خودا لە زیندوو کردنەوەی مردووان لە ڕۆژی قیامەتدا ئەوەی بتوانێ لە نەبوونەوە شت دروست بکات پاش فەوتانی شتەکەش ئەتوانێ دروستی بکاتەوە و سەر لە نوێ گیانی بکاتەوە بە بەردا. کە جێ و ڕێ و هێز و دەسەڵاتی وەهامان دابوونێ بە ئێوەمان نەداوە و حاڵیان زۆر لە ئێستای ئێوە باشتر بوو، لە ئێوە گەلێ تواناتر بوون، ئاسمان و هەور و بارانمان بۆ خستبوونە کار و خێر و بێرمان بە سەرا ڕژاندبوون، جۆگا لە بر پێیانا ڕەوان بوو، لە ناز و نیعمەت و خۆشیا ژیان. الضالین. ئەگەر ئێمە کتێبێکت بۆ بنێرین کە لە کاغەزێکا نووسرابێ و کافرەکان بە دەستی خۆیان دەستی لێ بدەن هێشتا باوەڕ ناکەن و ئەڵێن ئەمە جادوویەکی ئاشکرا نەبێ هیچی تر نییە. وقالوا لولا أنزل عليه ملک ئەگەر مەلائیکەیەکیشمان بناردایە لەگەڵتا کە بیانبینیایە، یا هەر مەلائیکەکەمان بکردایە بە پێغەمبەر ئەمانخستە شێوەی بنیادەمەوە، وەک چۆن جار جار جوبرەئیل لە شێوەی دحیەدا ئەهاتە لای پێغەمبەر و وەحی بۆ ئەهێنا، چونکە بنیادەم هێزی ئەوەی نیە مەلائیکە لە شێوەی خۆیدا ببینێ، جا ئەو وەختەش هەر سەریان لە خۆیان تێکەدا و ئەیانوت، ئەمە کەی پێغەمبەرە؟ ئەمە بنیادەمێکە وەکو ئێوە و هیچ جیاوازییەکی نیە. قل سيروا في الأرض ثم انظروا كيف كان عاقبة المكذبين بڵێ بەو کافرانە با بڕۆن بگەڕێن بە دونیادا و بیر بکەنەوە لەوانەی باوەڕیان بە پێغەمبەران نەئەکرد و ئەیان خستنەوە بە درۆوە چیان بەسەر هات و بۆ کوێ چوون دیارە هەموو فەوتان و لەناو چوون و خودا تۆڵەی لێ سەندنەوە دەی ئەنجامی ئێوەش لەوان چاکتر نابێ تۆ ئەی پێغەمبەر، پێیان بڵێ، ئەوەی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هی کێیە؟ هەر خۆیشت وەڵام بدەرەوە و بڵێ، هەموو هی خودایە و کەس حەقی ئەوەی نییە خاوەن بێ خودا نەبێ. خودا بە لوتف و کەرەمی خۆی نەوەک بە ناچاری و بێدەسەڵاتی بڕیاری داوە لەسەر خۆی بەزەیی بە خەڵکدا بێتەوە لە دونیا و لە قیامەتدا. قەسەم بە خودا هەمووتان لە ڕۆژی قیامەتدا کۆ ئەکاتەوە و موحاسەبەتان لەگەڵ ئەکات و هیچی لێ ون نابێ و ئەم کۆ کردنەوەیە ڕاستە و گومانی تێدا نیە ئەوانەی خۆیان دۆڕاندووە و عەقڵ و حەواسیان بەکار نەهێناوە و بیریان لەم جیهانە و لە خودای ئەم جیهانە نەکردۆتەوە ئیمانیان نەهێنا و کافر بوون تۆ ئەی پێغەمبەر بڵێ بەو خەڵکە چۆن ڕەوایە و چۆن ئەچێتە عەقڵەوە من غەیری خودای دروستکەری ئاسمانەکان و زەوی بپەرستم ئەو خودا بە توانایە کە ڕزق و ڕۆزی بە خەڵک و بە گیانەوەران ئەدات و خواردنیان دەرخوارد دەدات کەچی خۆی پێویستی بە ڕزق و ڕۆزی و خواردن نییە و چاوەڕوانی دەستی کەس نییە بڵێ من وام فەرمان پێدراوە یەکەم موسڵمان بم و هەر خودا خۆی دەستی بەسەر بەندەکانی ئەڕوات و ئەتوانێ بە ئارەزوی خۆی لەگەڵیان بجوڵێتەوە، خاوەن حیکمەتە و شارەزا و ئاگەدارە و هیچی لێ ون نابێ. قل ئەی شەیئ ئەکبەڕ شەهادە، قل اللە، شەهیدون بەینی وەبەینەکم، گەورەترین شاهید لە بەینی من و ئێوەدا خودایە کە ئاگای لە هەموو شتە. ئەم قورئانە بە وەحی نێرراوە بۆ من تا ئێوە و هەر کەسێ خەبەری پێ بکا پێی بترسێنم لە سزای ڕۆژی قیامەت. ئایا ئێوە ئەوەندە نەفامن شایەتی ئەدەن و ئەڵێن لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەیە؟ ئەوانەی کتێبمان پێداون پێغەمبەر ئەناسن بەو سیفاتانەی کە لە تەورات و ئینجیلدا نوسراون وەک چۆن ئەولادی خۆیان ئەناسن و لێیان ون نابن ئەوانە کە دوای ڕاستی ناکەون و ئەیشارنەوە خۆیان دۆڕاندووە و زیانیان لە خۆیان داوە کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ بە دەم خوداوە هەڵبەستێ و بوختانی بۆ بکات؟ بۆ نموونە بڵێ مەلائیکە کچی خودان، یا ئەوانە لای خودا تکامان بۆ ئەکەن. کێ لەو کەسە ستەمکارترە کە باوەڕ بە قورئان و بە موعجیزە نەکات و درۆ بداتە پاڵ پێغەمبەر؟ بێگومان ستەمکاران سەرناکەون و لە غەزەبی خودا دەرباز نابن. الأولین ئەم نا موسڵمانانە هیوایان هەیە دێنە لات و گوێ لە قورئانەکە ئەگرن بەڵام دڵیان پەردەیەکی ئەستوری لەسەرە و تێی ناگەن گوێیان قورسە و نایبیسن ئەمانە ئەگەر هەرچی ئایەت و موعجیزە هەیە بیبینن ئیمانی پێ ناهێنن نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ ئەگەر چاوت لێیان بوایە کاتێ لەسەر ئاگری دۆزەخ ڕائەگیرێن چۆن پەنجەی پەشیمانی ئەگەزن و ئەدەن بە ئەژنۆی خۆیاندا و ئەڵێن ئاخ خۆزگا گەڕاینەوە بۆ ژیانی دونیا و ئیتر ئینکاری ئایەتەکانی خودامان نەئەکرد و ڕێگای ئیسلامەتیمان ئەگرتە بەر بەڵام پاش چی ئێستا لە بێزاری و خەفەتباریا وا ئەڵێن ئەگەر بیشگەڕێنرێنەوە بۆ دونیا جارێکی تر دەس ئەدەنەوە ئەو کار و کردەوە ناشرینانە کە نەهیان لێ کرابوو، بەڕاستی ئەوانە درۆزنن. وقالوا إن هي إلا حياتنا الدنيا وما نحن بمبعوثين ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت و بە خودا گەیشتن نیە زیانبار و ماڵوێرانن کە ڕۆژی قیامەت لەپڕ سەر و دڵیان ئەگرێ ئەوکاتە پەشیمان ئەبنەوە و ئەڵێن ئاخ چیمان بە خۆمان کرد بۆ ئینکاری زیندووبوونەوەمان کرد ئەمە ئەڵێن و باری گرانی کوفریان بە کۆڵ هەڵگرتووە ئای کە ناشرین و بەدئەنجامە ئەوەی هەڵیان گرتووە و بە کۆڵیانەوەیە. ژیانی دونیا لە ئارەزووبازی و یاریکردن و شتی بێهوودە بەولاوە نییە، ڕۆژی دوایی واتە پاداشت و خۆشی ڕۆژی قیامەت زۆر چاکترە بۆ ئەوانەی لە خودا ئەترسن و خۆیان لە گوناه و کاری نالەبار ئەپارێزن، ئەوە بۆچی فام و هۆشتان ناخەنە کار و بیرناکەنەوە؟ زۆر چاک ئەزانین ئەو قسانەی کافرەکان لە ڕووی تۆدا ئەیان کەن دڵت عاجزەکەن و خەفەتیان پێ خۆی کە باوەڕ ناکەن بە وتارەکانت و ئیمانیان پێ ناهێنن لە ڕاستیدا ئەوانە تۆ ناخەنەوە بە درۆوە بەڵکۆ ستەمکارانە قسەی خودا بە درۆ خەنەوە و ئینکاری ئایەت و دەسەڵاتی خودا ئەکەن. بەڕاستی گەلێ لە پێغەمبەرانی پێش تۆ بە درۆ خرانەوە و عەنادیان لەگەڵ کرا، ئەوانیش خۆگر بوون و ئەو هەمووە ئازار و سەرپێچیەی کافرانیان تەحەمول کرد، تا لەلایەن ئێمەوە یارمەتیان پێ گەیشت، ئەوەی خودا بڕیاری داوە کەس ناتوانێ بیگۆڕێ، خودا بەڵێنی داوە بە سەرخستن و یارمەتیدانی پێغەمبەرەکانی، خۆ تۆ دەنگوباس و سەرگوزشتەی پێغەمبەرانت پێ گەیشتووە و ناشارەزا نیت. ولو شاء الله لجمعهم على الهدى فلا تكونن من الجاهلين ئەگەر لەسەر دڵت زۆر گرانە ئەوانە ڕووت لێ وەرەگێڕن و باوەڕ بە قسەکانت ناکەن دە بڕۆ ئەگەر ئەتوانی ڕێگایەک کونێک لە زەویا بدۆزەرەوە و بڕۆرە ناخیەوە و ئایەتیکیان بۆ سەربخە یا پەیژەیەک پەیدا بکە و پیایدا سەرکەوە بۆ ئاسمان و لەوێوە ئایەتێ بێنە خوار بۆیان تا ئیمان بهێنن خۆت بۆ ئەمانە ناڕەحەت مەکە خودا ئەگەر بیویستایە هەموویانی لەسەر ڕێگای ڕاست و ڕەوان کۆەکردەوە کەواتە لەوانە مەبە کە لەباتی خۆگری خەفەت ئەخۆن و سورە بن لەسەر شتێک کە نابێ ئەمە کاری نەزانانە تۆ لە نەزانان مەبە. کافرەکان چونکە سورن لەسەر کوفر و سەرپێچی ئەڵێن، ئەوە بۆچی بێجگە لەم ئایەتانە ئایەتی تری بۆ نایە لەلای خوداوە، بەڵێ خودا ئەتوانێ ئایەتی تر نازڵ بکات، بەڵام زۆرتری ئەم کافرانە ئەوە نازانن کە خودا توانایە و ئەگەر ئایەتی تر نازڵ بکات ئەبێتە هۆی بەڵا و ماڵوێرانی بۆ ئەوان. ثم إلى ربهم يحشرون هەرچی گیانلەبەری زەوییە و هەرچی باڵندەیە هەیە کە بە باڵ بفڕێ هەموو چەند کۆمەڵێکن دروستکراوی خودان وەک ئێوە ئەخۆن و ئەخۆنەوە و ئەژین و ئەمرن و هەموو شتێکیان کاتی تایبەتی و دیاریکراوی خۆی هەیە خودا ئاگای لە هەموویانە و توانای فراوانە. ئێمە هیچ شتێکمان لە لەوح المحفوظدا تەرک نەکردووە و هەموو شتمان تێدا هەڵگرتووە. هەموو ئەمانە لە دواڕۆژدا لای خودا کۆئەکرێنەوە و هەرچی حەقی حەقدارە لە ستەمکار و زۆردار ئەسەنرێتەوە، تەنانەت تۆڵەی حەیوانی بێ شاخ لە شاخدار ئەکرێتەوە. ئەو کەسانەی ئایەتەکانی ئێمە بە درۆ ئەزانن و باوەڕیان پێ ناکەن ئەوانە کەڕ و لاڵن نە قسەی حەق ئەبیسن و نە قسەیەکی ڕاست بە دەمیانا دێت نوقمی تاریکی بێ بنن ئەمەش شتێکی سەیر نییە ئەوەی خودا بیەوێ سەری لێ بشێوێنێ گومڕایەکات و ڕێی پێ هەڵە ئەکات ئەوەش بیەوێ بەختەوەری بکات ئەیخاتە سەر ڕێگای ڕاست و ڕەوان. ئەگەر سزا و ئازار لە لایەن خوداوە هات بۆتان، یا ئەگەر ڕۆژی سامناکی قیامەت هات بەسەرتانا و دامان، هاوار لە غەیری خوا ئەکەن، پەنا بۆ یەکێکی تر ئەبەن، نەخێر، لەو کاتانەدا هەر لە خودای توانا ئەپاڕێنەوە، واتە زۆر باش ئەزانن کە خودای تر نییە، بەڵام سەرپێچی ئەکەن. جا کە ئەو ناڕەحەتی و ناخۆشیەیان لە بیر چووەوە هەر بۆ تاقیکردنەوە دەرگای هەموو خێر و خۆشیەکمان لێ کردنەوە و کەوتنە ئیسراحەت و گەیشتنە ڕاددەیەک کە زۆر دڵخۆش و شادمان بوون بەو ناز و نیعمەتە کەچی غرور گرتنی و ڕوویان نەکردە خودا ئیتر لە پڕ گرتمانن و تووشی بەڵامان کردن ئەوسا پەنجەی پەشیمانیان ئەگەست و خەفەتیان ئەخوارد تۆ ئەی پێغەمبەر بەو کافرانە بڵێ، ئەگەر خودا کەڕ و کۆری کردن و نەتانتوانی ببیستن و دەرگای دڵی داخستن و هێزی هەست و هۆشی لێ سەندنەوە، کێیە بێجگە خودا بتوانێ ئەو هێزە و ئەو توانایەتان بداتێ؟ سەیرکە چۆن ئێمە بە هەموو جۆر ئایەتەکانیان بە بەڵگەی عەقڵی بۆ ڕوونەکەینەوە. بەوەی خۆیان بەچاوە بینن و بەوەی لە خەڵکەوە و دەربارەی خەڵک بیسراوە، کەچی ئەوان هەر سەرپێچیەکەن و سوورن لەسەر بێباوەڕی خۆیان. قل أرأيتكم إن أتاكم عذاب الله بغتة أو جهرة هل يهلك إلا القوم الظالمون بڵێ پێیان، ئەگەر لەپڕ و بێ ئەوەی پێی بزانن، غەزەبی خودا ڕووی تێکردن یان نیشانەکانی ئەو غەزەبە دیار بوون و ئەتانزانی کە بەو زوانە ئەو غەزەبەتان بەسەردا ئەبارێ، کێ ئەفەوتێ بەجۆرێ لە ڕەحمەتی خودا بێبەش ببێ بێجگە لە ستەمکاران. وما نرسل المرسلین الا مبشرین ومنذرین فمن آمن وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون ئێمە پێغەمبەران تەنها بۆ ئەوە ڕەوانە ئەکەین کە مژدە بەوانە بدەن ڕوو لە خودا ئەکەن و ئەوانە بترسێنن کە سەرپێچییەکەن و ڕێگای چەوتەگرن بۆ ئەوەمان نەناردوون بە خەڵکەوە خەریک بن افلا تتفکرون ئەی پێغەمبەر پێیان بڵێ، من پێتان ناڵێم خەزێنەکانی خودا لەبەردەستمدان، من پێتان ناڵێم کارە غەیبیەکان ئەزانم کە خودا نەبێ کەس نایانزانێ، من پێتان ناڵێم فریشتەم و لەو خەڵکە جیاوازم و ئادەمیزاد نیم، نەخێر ئیدعای ئەمانە هیچیان ناکەم من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە بە وەحی بۆمە نێررێ پیان بڵێ بۆ بیر ناکەنەوە و نەختێ مێشکتان ناخەنە کار هەرگیز ئەچێتە عەقڵەوە کۆر و بینا ڕێگای ڕاستگر و لە ڕێی ڕاست لادەر وەک یەک بن؟ وأنذر به الذين يخافون أن حیسابی ئەوانە لەسەر تۆ نییە و حەقت نییە بەسەر دڵ و دەروون و باری ژیان و کۆمەڵایەتییانەوە، هەروەک حیسابی تۆیش لەسەر ئەوان نییە و حەقیان بەسەرتەوە نییە نەکەی ئەو موسڵمانانە دەرکەیت و بەوە بچیتە ڕیزی ستەمکارانەوە. وَکَذَلِکَ فَتَنَّا بَعْضَهُم بِبَعْضٍ هەروەها بەهۆی هەندێکیانەوە هەندێکیان تاقیەکەینەوە و توشی بەڵا و غەزەبی خودا ئەبن ئێمە ئیمان ئەدەین بە هەژاران و بێ دەسەڵاتان کەچی کافرە دەوڵەمەنەکان ئەڵێن ئا ئەم هەژارە بێ جێگا و ڕێگایانەن خودا لەناو ئێمەدا هەڵی بژاردوون و نیعمەتی ئیسلامی پێداون ئەو کافرانە نەزان و نەفامن خودا لە هەموو کەس چاکتر بەندەی شوکرانە بژێری خۆی ئەناسێ و چاکتر ئەزانێ کێ شایانی پلە و پایەیە و ئا ئەو جۆرە کەسانە کە ئیمانیان هێناوە و بەیانی و ئێوارە ڕوو لە خودان و لێیەپاڕێنەوە ئەگەر هاتنە لات گوێیان لێ بگرە و موژدەی خۆشیان بدەرێ و پێیان بڵێ سڵاوی خوداتان لەسەر بێ خودا بڕیاری داوە بەزەیی و میهرەبانیتان لەگەڵدا بەکار بێنێ خودا بڕیاری داوە هەرکام لە ئێوە بە نەزانی کارێکی خراپی کرد و لە پاشاندا پەشیمان بوویەوە و عەزمی جەزم کرد لەسەر ئەوە کە نەگەڕێتەوە بۆ ئەو کارە لە گوناهی خۆش ببێ و بیخاتە ژێر باڵی ڕەحمەتی خۆیەوە. وَکَذَلِکَ نُفَصِّلُ الْآیَاتِ وَلِتَسْتَبِینَ سَبِیلُ الْمُجْرِمِینَ. إن الحكم إلا لله يقص الحق وهو خير الفاصلين من بەهۆی ئەو دەلیلە ئاشکرایانەوە دڵنیام و باوەڕی تەواوم هەیە کە خودا تاک و تەنهایە و هاوبەشی نییە بەڵام ئێوە ئیمانتان پێی نییە و هاوبەشی بۆ دانێن ئەو سزایی ئێوە بە پەلە داوایەکەن بەدەستی من نییە من ناتوانم بەردبارانتان بکەم یان زیانتان لێ بدەم ئەمە بە دەستی خودایە و حوکم حوکمی ئەوە ئەگەر ئێستە سزاتان بدات یان دوای بخات خودا حەقتان بۆ ئەگێڕێتەوە خودا چاکترین خاوەن حوکمە و لە هەموو کەس چاکتر شت ئەبڕێتەوە. قل لو أن عندي ما تستعجلون به لقضي الأمر بيني وبينكم والله أعلم بالظالمين ئەگەر ئەو سزایی بە پەلەن بۆی بە دەستی من بوایە و لە توانی من دا بوایە گرچ لە پێناوی ڕەزای خودادا ئەمفەوتاندن و کار ئەبڕایەوە لە بەینی من و ئێوەدا بەڵام خودا خۆی چاکتر ئەزانێ کێ ستەمکارە و کەی تۆڵەی لێ ئەسەنرێتەوە. وعنده مفاتح الغیب لا یعلمها الا هو کلیلی شتە نهێنیەکان لای خودایە ئەو نەبێ کەس نایان زانێ خودا هەرچی لە وشکانی و لە دریادایە پێیەزانێ گڵایەک ناکەوێتە خوار ئەو پێی نەزانێ هەرچی دانەوێڵە لە ناخی تاریکی توێی زەوی دایە هەرچی تەڕە و هەرچی وشکە هەمووی لە لەوحل مەحفوزدا نوسراوە و دیاری کراوە هەر خودایە بەشەو ئەتانخەوێنێ و وەک مردوو ئاگاتان لە خۆتان نامێنێ، هەر ئەوە پێتان ئەزانێ لە ڕۆژا چی ئەکەن، هەر ئەویشە لەو خەوتنە وەک مردنە خەبەرتان ئەکاتەوە و تا ماوەیەکی دیاریکراوە ژین، ئەنجا پاش مردن هەر بۆ لای خودا ئەگەڕێنەوە و ئاگەدارتان ئەکا کە لە دونیادا چیتان کردووە. هەر خودایە دەستیڕوات و ئاگەداری کرداری بەندەکانیەتی و کردەوەی چاک و خراپیان ئەنوسێ کە یەکێکیش لە ئێوە ڕۆژی تەواو بوو مەلائیکەی گیان کێشان و یاریدەدەرانی گیانی لێ ئەسێننەوە و ئەم مەلائیکە ڕاسپێرراوانە دوا ناکەون لەوەی پێیان سپێرراوە ئەمانە هەموو ئەگەڕێنەوە بۆ لای خودا کە سەردار و گەورە و پەروردگاری ڕاستەقینەیانە و دەسەڵات و فەرمان هەر هی ئەوە و ئەو لە هەموو کەس زووتر موحاسەبە ئەکات و بەهۆی کاری یەکێکەوە لە کاری یەکێکی تر دوا ناکەوێ. قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفية یا لە ژێرتانەوە سزاتان بۆ بنێرێ وەک خنکانی فیرعەون و کۆمەڵەکەی و وەک ڕۆچوونی زەوی و تەقینەوەی کانەکانی. هەروەها خودا ئەتوانێ لە ناو خۆتانا بتانکاتە کۆمەڵ کۆمەڵ و بچن بە گژ یەکدا خۆتان ببڕنەوە. بڕوانە چۆن بە هەموو بارێکا ئایەتی بەڵێن و هەڕەشەیان بۆ ڕوونەکەینەوە بەڵکو تێبگەن و چاو بکەنەوە و ڕێگای ڕاست بگرنەبەر. وکذب به قومک وهو الحق قل لست علیکم بوکیل قەومەکەت ئینکاری عەزابەکەن یا ئینکاری قورئانەکەن کە ڕاستە و لەلای خوداوەیە تۆ پێیان بڵێ خۆ من وەکیلتان نیم و پارێزگاری ئێوە نیم من تەنها ئەوەندەم لەسەرە ئاگەدارتان بکەم و ڕێگای ڕاست و لارتان بۆ دیاری بکەم بەڵام ئەو موسڵمانانەی ئەترسن لەوەی توشی گوناه ببن لە تێکەڵی کردن لەگەڵ ئەو کافرانەدا هیچ گوناهێکیان ناگا لە تێکەڵیان ئەگەر لە قسەکانیان ڕازی نەبن تەنها ئەوەندەیە هەموو جار بیخەنەوە بیریان کە ئەو ئینکار کردن و قسە وتنەیان خراپە بەڵکو بچێ بە گوێیاندا و بگەڕێنەوە و خۆیان لەو گوناهە گەورەیە بپارێزن. ئەوانەی ژیانی دونیا و ڕابواردنی مەغروری کردوون و قیامەتی لەبیر بردوونەتەوە بەم قورئانە ئاگەداریان کەرەوە نەبادا بەهۆی کوفر و کردەوەی خراپیانەوە بەهیلاک بچن و لە ڕۆژێکا گیر بخۆن کە بێجگە خودا کەس نیە یارمەتیان بدات و تکایان بۆ بکات لەو ڕۆژەدا ئەگەر هەرچی فدیە و سامانی دنیا هەیە بیدەن لە پێناوی ڕزگار بوونیاندا لێیان وەرناگیرێ و فریایان ناکەوێ ئەوانە بە هۆی کردەوەی ناڕەوای خۆیانەوە ئەفەوتێن و تووشی سزا ئەبن ئاوی کوڵ بە کوڵی دۆزەخ ئەنۆشن و بە ئاگرە تیژە ئازاردەرەکەی سزای توند دەدرێن چونکە لە دنیادا کافر بوون. تۆ ئەی پێغەمبەر، بڵێ ئایا ڕەوایە بێجگە خودا بانگ لە شتێ بکەین و لێی بپاڕێینەوە و عیبادەتی بۆ بکەین کە نەتوانی ئەوەی هەبێ سوودمان پێ بگەیەنێ و نەتوانی ئەوەی هەبێ زیانمان لێ بدات؟ ئایا ڕەوایە پاشەوپاش بگەڕێینەوە بۆ کوفر و بێدینی پاشئەوەی کە خودا لوتفی لەگەڵ کردین و شارەزای ڕێی ڕاستی ئیسلامی کردین؟ ئایا ڕەوایە وەکو ئەوانەمان لێ بێ کە شەیتان لە خشتەی بردوون و بەسەر زەویدا سەرگەردان و بێ ئامانج ئەسوڕێنەوە کە چەند برادەرێکی باشیشیان هەبێ بانگیان بکەن بۆ لای خۆیان بۆ سەر ڕێگای ڕاست و ڕەوان؟ ئەی پێغەمبەر! تۆ بڵێ شارەزایی ئەوەیە لە لایەن خوداوە بێ و ئێمە فەرمانمان پێدراوە ڕوو بکەینە پەروەردگاری هەموو عالەم و ملکەچی بین. هەر ئەو خودایە کە بە ڕاستی و حیکمەت ئاسمانەکان و زەوی دروست کردووە، ڕۆژێک کە بڵێ بە شتێ ببە ئەبێ و دوا ناکەوێ و قسەی ئەو ڕاستە و دێتە جێ، لەو ڕۆژەشدا کە فو ئەکرێ بە شاخدا و قیامەت بەرپا ئەبێ، دەسەڵات و دارایی و هەرچی هەیە هی ئەوە و کەس خاوەنی هیچ نییە. ئەوەیان بۆ باس بکە کە چۆن وەختی خۆی ئیبراهیم بە ئازەری باوکی وت ئەوە بۆچیە و بتانە ئەپەرستی و بە خودایان حسابەکەی کاری وەها کەی ڕەوایە بەڕاستی من وا ئەزانم و دڵنیام کە تۆش و قەومەکەشت ڕێگاتان لێ تێک چووە و لە گومڕاهیەکی ئاشکرادان کە باوکی بەجێ هێشت و نەفرەتی لە بتەکانی ئەکرد و بەدوای ڕاستیا ئەگەڕا و شەوی بەسەردا هات، ئەستێرەیەکی گەشی جوانی دی، وتی، ئەمەیە پەروەردگاری من، بەرزە و دەست پێی نەگەیوە و ڕووناک و ورشەدارە. کە ئەستێرەکە ئاوا بوو شوێنەواری نەما وتی، من شتی ئاوا بووم خۆش ناوێ، شتێکم خۆشەوێ هەمیشەیی بێت. ئەمەیە خودای من و پەروەردگاری من کە ئەمیش ئاوا بوو وتی ئەمە چییە بەڕاستی ئەگەر خودا نەمخاتە سەر ڕێگای ڕاست و بەرچاوم ڕوون نەکاتەوە ئەچمە ڕیزی گومڕاهانەوە. فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر بێگومان وا من ڕووم کردە ئەو پەروەردگارە بێوێنەیە کە هەموو ئاسمانەکان و زەوی دروست کردووە و لە نەبوونەوە هێناونیەتە بوون، من لەوانە نیم هاوبەش بۆ خودا دانێن، خودا تاک و تەنهایە. وحاجه قومه، وسع ربي كل شيء علما أفلا تتذكرون قەومەکەی دەستیان کرد بە موجادەلە و ئینکاری خودایانە کرد ئەویش وتی بۆ موجادەلەم لەگەڵەکەن دەربارەی وەحدانیەتی خودا کە خودا ڕێگای ڕاستی پیشان داوم من تەنها ئەو ئەپەرستم و هاوبەشی بۆ دانانێم من لەوانە ناترسم کە ئێوە کردووتانن بە هاوبەشی خودا مەگەر خودا خۆی بیەوێت تووشی زیانێکم بکات ئەوان ناتوانن قازانج بە خۆیان بگەیەنن یان زیان لە خۆیان لادەن خودا ئاگای لە هەموو شتە و بە هەموو شت دەزانێ ئێوە بۆ بیر ناکەنەوە و هۆش و فام ناخەنە کار کەچی ئێوە لەوە ناترسن کە شتی واتان کردۆتە هاوبەشی خودا کە هیچ بەڵگە و دەلیلێکی بۆ نەناردوون لەسەر ڕاستی کردەوەکەتان و خۆتان لە خۆتانەوە ئەم هاوبەشانەتان داناوە ئەگەر ئێوە ژیر و زانان بیر بکەنەوە کام لەم دوو تاقمە شایانی ئەوەیە نەترسێ ئەوە کە تەنها خودای تاک و تەنهای بێ وێنە ئەپەرستێ یا ئەوە کە دار و بەردی خۆ دروست کردوو ئەپەرستێ ئەم موجادەلە کردنی ئیبراهیمە لەگەڵ باوکی و لەگەڵ کافران و بتپەرستان و بیرکردنەوەی لە ئاسمان و زەوی و ئەستێرە و مانگ و خۆر و خودای پەروەردگاریان دەلیل و بەڵگە بوون دامانن بە ئیبراهیم بۆ تێگەیاندنی قەومەکەی و بەزاندنیان ئێمە بۆ هەر کەسێ بمانەوێ بە چەندین پایە و پلە بەرزی ئەکەینەوە و ئەیکەینە ڕابەر خودای پەروەردگارت کارەکانی پڕ لە حیکمەتن و زانایە و ئاگەداری هەموو شتە. ئیسحاقمان بەخشی بە ئیبڕاهیم و یەعقووبیش بە ئیسحاق و هەردووکیانمان هیدایەت دان و کردمانن بە پێغەمبەر، لە پێش ئیبڕاهیم و نەوەکانیشیەوە نووحمان خستە سەر ڕێگای ڕاست و کردمان بە پێغەمبەر، لە نەوەی ئیبڕاهیمیش داوود و سولەیمان و ئەیووب و یووسف و مووسا و هاڕوونمان هیدایەت دان و کردمانن بە پێغەمبەر. ئەم پێغەمبەر و پیاو چاکانە لەگەڵ ئەو پایە و پلەشدا کە هەیانبوو ئەگەر هاوبەشیان بۆ خودا بڕیار بدایە هەرچی کردەوەیەکی چاکە کە کردبوویان هەمووی بە فیڕۆ ئەچوو ئەوانیش وەک کافرەکان ماڵوێران ئەبوون. أولئک الذین آتیناهم الکتاب والحکم والنبوة جا ئەگەر ئەم کافرانە باوەڕ بەم سێ شتە نەکەن ئەوا ئێمە خەڵکی ترمان بۆ ڕەخساندوون کە باوەڕیان پێیان هەیە و دیفاعیان لێکەن وەک پێغەمبەرەکان خۆیان و وەک پێڕەوەکانیان و فریشتەکان ئیتر کافرەکان کە نایەنە سەر ڕێگای ڕاست خۆیان زەرەرەکەن. أولئک الذین هدی اللە فبهداه مقتده قل لا اسألكم عليه اجرا ان هو الا ذکری للعالمین ئەوانەن کە خودا هیدایەتی داون دوای ئەوانە بکەوە و پەیڕەوی ئەوانە بکە واتە لە بناخەی ئاییندا وەک خودا بە یەکزانین و باوەڕکردن بە پێغەمبەران و بە زیندووبوونەوە و بە ڕۆژی قیامەت و باوەڕکردن بە قەزا و قەدەر و بە مەلائیکە تۆ ئەی پێغەمبەر بەو خەڵکە بڵێ بەرامبەر بەم ئامۆژگاری و ڕێپیشاندانە داوای هیچتان لێ ناکەم، بە خۆڕایی ڕێبەدییتان ئەکەم. ئەم قورئانە و ئەم ئامۆژگاریانە تەنها بیرخستنەوەیەکن بۆ خەڵک نەبادا لە ڕۆژی قیامەتدا بڵێن کەس پێی نەوتین. ئەو جولەکانە کە ئەڵێن خودا هیچ کتێبێکی بۆ بنیادەم نەناردووە خودایان نەناسیوە و نازانن خودا چەند میهرەبانە لەگەڵ بەندەکانی خۆی و هەر کەسی بوێ بەرزیەکاتەوە و هەر کەسی بوێ ئەیکاتە پێغەمبەر و کتێبی بۆ ئەنێرێ ئەی پێغەمبەر پێیان بڵێ ئەی کێ ئەو تەوراتی نارد کە موسا هێنای و بە خەڵکی ڕاگەیاند کە ڕووناکی و هیدایەت بوو بۆ بنیادەم کە ئێوە ئەی عالمە بێ عەمەلەکان بە ئارەزوی خۆتان پارچە پارچەیەکەن و ئەوی بە دڵتان بێ دەریەخەن و زۆریش یەشارنەوە کە قازانجی خۆتانی تێدا نیە وا ئێستەیش بە هۆی قورئانی پیرۆزەوە بێجگە ئەوەی لە تەوراتا هەیە شتی وا فێرکران نە خۆتان و نە باو باپیرانتان نەتان زانیبوو ئەی پێغەمبەر بۆیان دووپات بکەرەوە و بڵێ خودا ناردویەتی و بێجگە ئەو کەس کتێب نانێرێ بۆ پێغەمبەران. ئەمەیان پێ بڵێ و ئیتر وازیان لێ بێنە با لە گومڕاهی خۆیاندا بگەوزێن و بە ئارەزووی نەفسی بەدخوازیان بجوڵێنەوە تۆ تەنیا ڕاگەیاندن لەسەرە ئەوی تری حەواڵەی خودایە. وهذا کتاب انزلناه مبارک مصدق الذی بین یدیه ولتنذر ام القری ومن حولها والذین یؤمنون بالآخرة یؤمنون به وهم علی صلاتهم یحافظون ئەم قورئانەیش کە ناردوومەتە خوار بۆت کتێبێکی پیرۆزە و باوەڕی بەو کتێبانە هەیە کە لە پێش خۆیەوە هاتوونەتە خوار بۆ پێغەمبەران بۆیە ناردوومانە تا ئەهلی مەککەی پێ بترسێنی لە عەزابی خودا ئەو مەککەی کە دایکانەی دێهاتەکانە و هەموو دێن بۆ زیارەتی ماڵی خودا لەوێ، هەروەها ئەوانەیش بترسێنی کە لە دەوراندەوری مەککە دائەنیشن، ئەوانەی کە ئیمانیان هەیە بە ڕۆژی دوایی باوەڕیان هەیە بەو قورئانە و هەمیشە ئاگەداری نوێژەکانیانن و نایانفەوتێنن. یا بڵێ لەلایەن خوداوە وەحیم بۆ نێرراوە و هیچ وەحیشی بۆ نەنێررابێ، یا بڵێ منیش ئەتوانم ئایەت و قسەی وەک ئایەت و قسەی خودا بڵێم، خۆزگا ئەو ستەمکارانەت ئەدی لە کاتی غرغرەی سەرەمەرگدا کە قورسایی مەرگ سەر و دڵیان ئەگرێت و مەلائیکە گیانکێشەکانیش دەستیان ڕائەکێشن و بە زۆر و ئازار گیانیان دەرەکێشن و پێیان ئەڵێن. لقد تقطع بينكم وضل عنكم ما كنتم تزعمون وا ئەمڕۆ کە قیامەتە هاتنە بەردەستمان بۆ حیساب و کیتاب بە تاکە تاکە نە ماڵە و نە حاڵ نە کەسە و نە کار وەک چۆن لە سەرەتادا بە تاکە تاکە دروستمان کردن هەرچیمان پێدابوون لە دنیادا لە ناز و نیعمەت و سامان و کەس و کار هەمووتان لە پاش خۆتان بەجێ هێشت و هیچتان لەگەڵ خۆتان نەهێنا ئەوانە نابینن لەگەڵتان کە بە تکاکاری لای خوداتان دائەنان و لاتان وابوو هاوبەشی خودان و پێکەوە ئێوەیان دروست کردووە و ئەبێ وەک خودا بپەرسرێن پەیوەندی نێوان ئێوە و ئەوان پچڕا و ئێستە نە ئەیان ناسن و نە ئەتان ناسن ئەوانەی واتان ئەزانی بۆ ئەمڕۆتان بە کەڵک دێن لە کیستان چوون و ون بوون. بەڕاستی هەر خودایە درزەکاتە ناو کەی بەری دارو درەخت و تۆوی سەوزە و لەو درزەوە چەکەرە دەرەچێ و ئەبێتە دارو گیا کە ئادەمیزاد و گیانلەبەری پێژی هەر خودایە زیندوو لە مردوو دەرەکات دارو گیای سەوز و نەش و نماکەر لە ناوک و تۆوی ڕەق و وشک و ئینسانی زیندوو لە دڵۆپێ ئاوی بێ نەش و نما دروسەکات هەروەها هەر خودایە دەرهاوەری ئاوە لە بنیادەم و گیانەوەر و دەرهاوەری دار و تۆوی گیایە لە دار و گیای سەوز و بەم جۆرە ڕێچکەی ژیان بە ئیزنی خودا پەیدا ئەبێ ئا ئەمەیە خودای دەسەڵاتدار کەواتە ئێوە بۆچی ڕوو لە ئەمری خودا وەرەچەرخێنن و لە ڕێی ڕاست لادەن؟ هەر ئەوە جم و جوڵ و هەڵاتن و ئاوا بوونی مانگ و خۆری بە حیساب و ئەندازە داناوە و شەو و ڕۆژ و وەرزەکانی لێ پەیدا کردووە، ئەمانە هەموو ئەنجامی ئەندازە دانانی خودای بە دەسەڵات و زانان. وهو الذی جعل لکم النجوم لتهتدوا بها فی ظلمات البر والبحر. قد فصلنا الآيات لقوم يعلمون هەر خودای دەسەڵاتدارە ئەستێرەکانی بۆ کردوونەتە نیشانە و ڕێپیشاندەر تا لە تاریکی و نووتەکیەکانی وشکانی و شەپۆلی دەریای پان و بەرینە شارەزای ڕێگاوبان بن و بەهۆی ئەو ئەستێرانەوە بگەنە ئامانج و سەرتان لێ تێک نەچێ و ڕێون نەکەن. هەروەها باغی ترێ و زەیتوون و هەنارمان بۆ سەوز کردوون، هەندێ لەم میوە و دار و گوڵ و گیایانە لێکەچن و هەندێکیشیان لەیەک ناچن. بە وردی سەیری بەری ئەو دارانە بکەن کە چۆن لە سەرەتای دەرچوونیا کرچوکاڵە و ناخورێ، دوای ئەوە کە پێئەگا لێی وردبنەوە چەند بەتام و خۆش و بەسوودە. سبحانه وتعالی عما یصفون کافرەکان جنۆکە و شەیتانیان کردووە بە هاوبەشی خودا و وەک ئەو ئەوانیش ئەپەرستن و بە گوێیان ئەکەن کەچی ئەوانەیش خودا دروستی کردوون دیارە خودای خالق شایانی پەرستنە نەک ئەوان کافرەکان بە درۆ و بوختان کوڕ و کچیان بۆ خودا داتاشیوە جولەکە وتیان عوزەیر کوڕی خودایە کاور وتیان عیسا کوڕی خودایە کافرەکانی تر وتیان مەلائیکە کچی خودان نەخێر ئەمانە هیچیان ڕاست نین خودا پاک و بێ خەوشە و بەرزترە لە پڕوپوچی ئەو کافرانە خودا پەروەردگاری ئەمانە هەموویانە خودا شاکارساز و ئافەریدگاری ئاسمانەکان و زەویە ئەو چۆن نەوەی ئەبێ کە هەرگیز هاوسەری نەبووە و خۆی هەموو شتێکی دروست کردووە و ئاگای لە هەموو شتە و هیچی لێ ون نابێ. ذلکم اللە ربکم لا اله الا هو خالق کل شیء فاعبدوه وهو على كل شيء وكيل ئەوە خودای خالقی عالەمە و ناوی اللەیە ئەوە پەروردکاری ئێوەیە و کەسێکی تر نیە عیبادەتی بەڕاستی بۆ بکرێ ئەو نەبێ هەر ئەو بپەرستن و ڕوو لە کەسی تر مەکەن و هەموو کاروباری جیهانی بەدەستە و توانایە وما انا علیکم بحفیظ. ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڕاستی لەلایەن خوداوە چەند ئایەتتان بۆ هاتووە بەرچاوی ڕۆشن کردوونەتەوە، جا ئیتر هەر کەس بەر پێی خۆی ببینێ و ڕێگای ڕاست بگرێ ئەوە قازانجی خۆیەتی و ئەوەیش خۆی کوێر بکا و لە ڕێی ڕاست لا بدات ئەوە خۆی زەرەرەکات، خودا کردەوەتان هەڵەگرێ و ڕۆژی دوایی جەزاتان ئەداتەوە. دوای ئەوە بکەوە و ئیمان بەوە بێنە کە لە لای خوداوە وەحیت بۆ کراوە، چونکە هیچ خودایەک نییە بەڕاستی بپەرسرێ ئەو نەبێ، ئیتر ڕوو لە کافرەکان وەرچەرخێنە و گوێ بە قسەیان مەدە. ولو شاء الله ما أشركوا جنێو مەدەن بەوانەی کافرەکان ئەیانپەرستن و بەخراپ ناویان مەبەن و قسەی ناشرینیان پێ مەڵێن، ئەگەرچی پەرستنی ئەوانە کارێکی زۆر ناشرینە، نەبادا ئەوانیش بە نەزانی و نەفامی جنێو بە خودای گەورە بدەن، بەڵێ ئاوەها کردەوەی هەر ئوممەتێ لەبەرچاویان جوانەکەین و لایان پەسەندە. ئایا نازانن کە ئەگەر موعجیزەکەش بێت لەبەر ئەوەی لە پێشدا ئیمانیان بە ئایەتەکان نەهێنا دڵ و چاویان وەرەچەرخێنین لە تێگەیشتنی ڕاستی و بینینی ڕێگای ڕاست و وازیان لێ ئەهێنین لە گومڕاهی خۆیانا بن تا ڕۆژی دوایی کە موحاسەبە ئەکرێن؟ ئەو دوژمنانە لە ناو خۆیانا قسەی ڕووکەش و درۆو دەلەسەیان بە یەکتر ئەگەیاند و ئەیان چپاند بە گوێی یەکتردا و بە هەموویانەوە خەریکی بەدکاری و دوژمنایەتی پێغەمبەران بوون و سەرکەش و لە خودا نەترس بوون بێگومان ئەگەر خودا ویستی لەسەر بوایە نەیان ئەتوانی ئەو دوژمنایەتیە و ئەو درۆو دەلەسانە بکەن دەی کەواتە لێیان گەڕێ خۆیان و بوختانیان تا ڕۆژی خۆی إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون تۆ ئەگەر بەگوێی قسەی بەشی زۆری خەڵکی سەر زەوی بکەی لەوانەی کافر و گومڕان تۆیش گومڕا ئەکەن و سەرت لێ ئەشێوێنن ئەمانە ڕاستیان لا نییە و تەنها دوای گومان کەوتوون لە بیروباوەڕی بەدیاندا و لەوەدا کە ئەڵێن باوک و باپیریان لەسەر حەق بوون ئەمانە قسەیەکی ڕاستیان نیە و کارو کاسبیان نیە درۆ هەڵبەستن نەبێ بۆ خودا کە ئەڵێن خودا ئەولادی هەیە و هاوبەشی هەیە. ان ربک هو اعلم من یضل عن سبیله وهو اعلم بالمهتدین بێگومان خودا لە هەموو کەس باشتر ئەزانێ کێ گومڕایە و لە ڕێگای ڕاست لای داوە. چیتان دەسەکەوێ لە نەخواردنیان خودا خۆی حەرامی لە حەڵاڵ جیا کردۆتەوە بۆتان لە کاتی ناچاریدا نەبێ کە بە ئەندازەی پێویست خواردنی حەرامیشتان بۆ ڕەوایە بەڕاستی زۆر کەسی بێ ئاین لە خۆیانەوە خەڵکی گومڕا ئەکەن و بە ئارەزووی خۆیان و بێ دەلیل لە خشتیان ئەبەن یان نە بە ئەندام گوناه بکەن و نە بە دڵ، ئەوانەی خۆیان گوناهبارەکەن تۆڵەی ئەو گوناهانەیان لێ ئەکرێتەوە و بە خۆڕایی بەسەریانا تێناپەڕێ. ولا تأکلوا مما لم یذکر اسم الله علیه وانه لفسق. خواردنی ئەو جۆرە گۆشتە یا ناوبردنی بتەکان لە کاتی سەربڕینیاندا دەرچوونە لە ئاینی ئیسلام شەیتانەکان بە گوێی بنیادەمە دۆستە گومڕاکانیاندا ئەچپێنن و وەسوەسە ئەخەنە دڵیانەوە تا موجادەلەتان لەگەڵ بکەن بێگومان ئەگەر بە گوێیان بکەن لە حەڵاڵ کردنی شتێکا کە خودا حەرامی کردووە ئەوا ئێوە لە ڕیزی موشریکەکاندا ئەبن کە بە گوێی قسەی غەیری خودا ئەکەن هەر وەک لە مەککەدا تاوانبارەکان لە گەورەکانیانن، لە هەموو دێ و ئاوەدانییەکیش وامان ڕێکخستووە کە تاوانبارەکانیان لە گەورەکانیانن تا فێڵ لە خەڵک بکەن و گوناهی خۆیشیان و ئەوانیشیان بچێتە ئەستۆ. لە ڕاستیدا ئەوانە فێڵ لە کەس ناکەن لە خۆیان نەبێ و هەر خۆیان زەرەرەکەن، بەڵام هۆش و فامیان نییە. هەر کەسێ خودا بیەوێ حەقی پیشان بدا و بیخاتە سەر ڕێی ڕاست دڵی فراوانەکات و نوری تێچێ و ئاینی ئیسلام بە ئاسانی وەرەگرێ. ئەوەیش خودا بیەوێ گومڕای بکات دەرونی تەنگەکات و ئەیهێنێتە یەک کە ناوی ئیسلامی لەلا ببرێ وەک ئەوەی بە زۆر بیەوێ بە ئاسمانە سەرکەوێ هەناسەی سوارەبێ. بەڕاستی ئەم ئاینی ئیسلامە ئەم ڕێگا ڕاستەیە کە خودا پیشانی داون تا پیایدا بڕۆن و لێی لانەدەن ئێمە ئایەتەکانی قورئانمان بەیان کرد بۆ ئەوانەی بیرە خەنەکار و باوەڕیان بە دەسەڵات و قەدەری خودا هەیە. لهم دار السلام عند ربهم وهو ولیهم بما كانوا یعملون ئەو بنیادەمانەش کە دۆستی شەیتانەکان بوون ئەڵێن خودایە ئێمە و ئەوان سوودمان لە یەکتر وەرەگرت بنیادەمەکان لە شەیتانەکانەوە فێری دواکەوتنی نەفس و ئارەزووبازی بوون و شەیتانەکانیش بە گومڕاهی بنیادەمەکان ئاواتیان هاتە دی و دڵخۆش بوون وا ئێستاش هەموومان گەیشتوینەتە ئەو سات و کاتەی بۆت دیاری کردبووین و لەبەردەست داین خودایش پێیانە فەرمێ دەبڕۆن ئەوە دەردتان بێ مادام لە دونیادا دوای ئارەزووی نەفستان کەوتبوون ئێستا ئاگری دۆزەخ جێگا و ئەنجامی ئەبەدیتانە و هەتا هەتایە تیایدا ئەمێننەوە مەگەر خودا بیەوێ لە دۆزەخەوە بۆ زەمهەریر و لەوێوە دووبارە بۆ دۆزەخ جێگۆڕکێتان پێ بکات خودای تۆ کارەکانی پڕ حیکمەتن و زانایە و ئاگای لە هەموو شتە. وکذلک نولی بعض الظالمین بعضا بما کانوا یکسبون. ئەوەها هەندێ لە ستەمکارەکان ئەکەینە دۆست و هاو قسەی هەندێکیان و یەکتر گومڕاهەکەن و لە ڕۆژی سزایشدا بەهۆی کرداری بەدی دنیاییانەوە ئەبنە هاوڕێی سزا و ئازار. ئایا لە دونیادا پێغەمبەرانی بنیادەمتان بۆ نەهاتن کە ئایەتەکانی منیان بۆ خوێندنەوە و لە سزای ئەم ڕۆژە سامناکەیان ئەترساندن کە لەگەڵ خودای گەورە و کار و کردەوەی خۆتاندا ڕووبەڕوو بوونەتەوە وتیان شایەتی لە خۆمانەدەین بەڵێ هاتن و پێیان وتین و ترساندینیان خاوەن میهرەبانییە کە داوای خودا پەرستیتان لێکا تا پاداشتان بداتەوە، هەروەها کە گوناه بکەن مۆڵەتتان ئەدات، ئەگەر بیەوێ ئێوەی تاوانبار لەناوە بات و خەڵکێکی تر دێنێتە ڕووی کار کە جێگاتان بگرنەوە، هەروەک ئێوەی لە نەوەی کۆمەڵێکی تر دروست کردووە و کۆمەڵ پاش کۆمەڵ دێن و دەچن. منەتتان نەبێ منیش ئەوەی پێم بکرێ ئەیکەم پەیامەکەم ئەگەیەنم و سەبرەکەم دوایی بۆتان دەرەکەوێ ئەنجامی چاکی ئەم دونیایە و ئەنجامی کردەوەی چاک لەم دونیایەدا بۆ کێ بێ بۆ ئێمە یا بۆ ئێوە ستەمکاران هەرگیز سەرناکەون. بەشێکیشیان داناوە بۆ ئەو بتانەی بە هاوبەشی خودایان داناون، ئەیدەن بە دەرگاوان و کارگوزاران و زیارەتکەرانیان لە پێناوی ڕەزامەندی ئەو هاوبەشە بێ ئەساسانەدا، ئەگەر لە پاش بەشکردنەکە بۆیان دەرکەوت بەشەکەی خودا چاکترە و هی بتەکان لە هینەکەی ئەو خراپترە، ئاڵوگۆڕیان پێ ئەکەن، چونکە بتەکانیان خۆشەوێن. ئای کە کارێکی بەد و ناشرینەکەن شت خودا دروستی کردووە و ئەوان بە ئارەزوو دەستی تێخەن بت خودا دروستی کردووە و ئەوان کردوویانن بە هاوبەشی خودا ئای کە حوکمێکی ناڕەوا ئەدەن وكذلك زين لكثير من المشركين سيجزيهم بما كانوا يفترون کافرەکان هەندێ حەیوان و کشتوکاڵیان جیا کردۆتەوە و ئەڵێن ئەمە کەس لێی ناخوا ئەوانە نەبێ کە خۆمان ئەمانەوێ مەبەستیان دەرگاوان و کارگوزاران و دەست و پێوەندی بتەکانە هەروەها هەندێ وشتریان جیا کردۆتەوە کە بە حەرامیان داناوە کەس سواریان ببێ هەروەها هەندێ حەیوان بۆ بتەکانیان سەرەبڕن و ناوی خودایان لێ ناهێنن ئەم حەڵاڵ و حەرام کردنە هەموو بە ئارەزووی خۆیانە و بەدەم خوداوەی هەڵەبەستن و هیچی لای خوداوە نییە و لە ڕۆژی قیامەتدا تۆڵەی ئەو بوختانانەیان لێ کرێتەوە ئەوانەی بە بێ عەقڵی و نەزانی لە ترسی هەژاری و لە ترسی لە شەڕاب بەدیل گیران کچەکانیان ئەکوژن بە خۆڕایی زیان لە خۆیان ئەدەن خودا ڕۆزی بەخشە نەک ئەوان هەروەها ئەوانەش زیان لە خۆیان ئەدەن کە درۆ بەدەم خوداوە ئەکەن و گۆشتی هەندێ حەیوان لە خۆیان حەرام ئەکەن خودا پێی داون و بۆی حەڵاڵ کردوون ئەمانە گومڕاه بوون و هەرگیز بە ڕێگای ڕاستدا نەڕۆشتوون. هەر خودا دار خورما و کشتوکاڵی سەوز کردووە کە بەرەکانیان لە تام و شێوە و ڕەنگ و بۆدا جیاجیان، هەر ئەوە زەیتوون و هەناری دروست کردووە کە بەری هەندێکیان لە تام و ڕەنگ و بۆدا لەیەک ئەچن و هەندێکیشیان جیاوازن و لەیەک ناچن، لەبەری ئەم دار و کشتوکاڵەتان بخۆن بۆتان حەڵاڵە. لە ڕۆژی پێگەیشتن و دروێنەدا حەقی خەڵکی لێ دەرکەن و خێر و سەدەقەی لێ بکەن، لەم خێرکردن و بەخشینەشدا زیادەڕەوی مەکەن، مامناوەندی بن، خودا ئەوانەی خۆش ناوێ کە زیادەڕەوی ئەکەن و لە سنوور دەرەچن. ومن الانعام حمولة وفرشا بخۆن لەو ڕۆزیەی خودا پێی داون و سودی لێ وەرگرن دوای قسە و وەسوەسەی شەیتان مەکەون و بە ئارەزوی خۆتان حەرام و حەڵاڵ دیاری مەکەن شەیتان دوژمنی ئاشکرای ئێوەیە. ثمانیە ازواج من الضأن اثنین ومن المعز اثنین لەمەڕ نێرینەیەک و مێینەیەک و لە بزن نێرینەیەک و مێینەیەک خودا کامی حەرام کردوون دوو نێرینەکە یا دوو مێینەکە یا ئەوانەی لە منداڵانی مێینەکاندان نێرینە بن یا مێینە خەبەرم بدەنێ لە زانستەوە ئەگەر ئێوە ڕاستگۆن و ئەزانن خودا هیچیانی حەرام کردووە مەبەست ئەوەیە نە نێرینەکان حەرامن و نە مێینەکان و نە ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان هەروەها لە وشتر دوان، یەکێکی نێر و یەکێکی مێ و لە ڕەشەوڵاخیش دوان، یەکێکی نێر و یەکێکی مێ. خوا نێرینەکانی حەرام کردووە یا مێینەکان، یا ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان، نێر بن یان مێ. واتە هیچ کامیانی حەرام نەکردووە و کافرەکان بە ئارەزووی خۆیان حەرام و حەڵاڵ دیاری ئەکەن و درۆ بە دەم خواوە هەڵەبەستن. یاخۆ ئێوە حازر بوون ئاگەدار بوون کە خودا ئەم حەرام و حەڵاڵەی بۆ دیاری کردن؟ کێ لەوە تاوانبارتر و ستەمکارترە درۆ بە دەم خوداوە هەڵبەستێ تا بە نەزانی و بێ دەلیل خەڵکی گومڕا بکات. خودا هەرگیز ڕێگای ڕاست و چاکەپیشانی ستەمکاران نادات. تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، من لەو ئایەتانەدا کە بە وەحی بۆم هاتوون هیچ نابینم کە خواردنی حەرام کرابێ بێجگە گۆشتی حەیوانی مردارەوە بوو خوێنی ڕژاو کە لە ڕەگ و لە لەش دەرچێ و گۆشتی بەراز کە پیسە یا گۆشتی حەیوانێ کە لە کاتی سەربڕینیدا ناوی غەیری خودای لێ هێنرابێ جا ئەگەر کەسێ لەبەر برسیەتی ناچار بوو لەوانە بخوات ئەوا بە بێ ئەوەی ستەم لە کەس بکات و بەشی کەس بخوات و بە بێ ئەوەی زیادەڕەوی بکات و لە سنوور لابدات بۆی دروستە بە قەدەر پێویست لیان بخوات خودا گوناه پۆش و میهرەبانە. وعلی الذین هادوا حرمنا کل ذی ظفر. گۆشتی هەر حەیوانێک کە نینۆک و پەنجە و چنگی هەبێ لە جولەکەکانمان حەرام کرد وەک وشتر و حەیوانی درندە و باز و شاهێن و هەڵۆ هەروەها بەز و پیوی ڕەشەوڵاغ و ئاژەڵیشمان لێ حەرام کردن ئەو بەزە کە بەسەر پشتیانەوەیە یا بەڕی خۆڵەکانیانەوەیە یا ئەوەی کە لەگەڵ ئێسقانا تێکەڵ بووە وەک دووک کە بە کلێنچکەوە لکاوە. جا ئەگەر باوەڕیان پێ نەکردی، بڵێ خودای پەروەردگارتان خاوەنی میهرەبانییەکی فراوانە و مۆڵەتتان ئەدات، بەو مۆڵەتدانە مەغرور مەبن، چونکە هەرگیز وازتان لێ ناهێنێ و غەزەبی ناگەڕێتەوە لە تاوانباران، یا خودا ڕەحمەتی فراوانە بۆ خوداپەرستان و تۆڵەیشی توندە بۆ تاوانباران. ئەڵێن ئێمە و باوباپیرانمان لەسەر حەقین، چونکە ئەگەر خودا بیویستایە کافر نەبین نە ئێمە و نە باوباپیرانمان کافر نەدەبووین و هیچمان لە خۆمان حەرام نەدەکرد، کە خودا ئەم ویستەی بەکارنەهێنا ئەوە واتە ئێمە لەسەر حەقین و خودا لێمان ڕازیە. کافرەکانی پێش ئەوانیش هەر بەم جۆرە پێغەمبەرەکانیان بە درۆ ئەخستەوە و بە سەرکەشی باوەڕیان پێ نەئەکردن تا ئازاری ئێمەیان چەشت و بە سزای خۆیان گەیشتن تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، هیچ دەلیلێکتان هەیە لەسەر ڕاستی ئەم قسانەتان بۆمانی دەربخەن و تێمان بگەیەنن. جا ئەگەر شایەتیان دا تۆ باوەڕیان پێ مەکە و شایەتیان لەگەڵ مەدە بەڵکو ڕێگای ڕاستیان بۆ ڕوون کەرەوە، دوای ئارەزوبازی ئەوانە مەکەوە کە ئایەتەکانی ئێمە بە درۆ دا ئەنێن و ئیمانیان پێ ناهێنن، ئەوانەی کە باوەڕیان بە ڕۆژی دوایی نیە و هاوبەش بۆ خودا بڕیارەدەن. وەرن پێتان بڵێم و بۆتان بخوێنمەوە خودا چی لێ حەرام کردوون نابێ هاوبەش بۆ خودا بڕیار بدەن ئەبێ لەگەڵ باوک و دایکتاندا گوفتار و کردار و دڵ و دەروونتان باش بێ و هەرگیز خراپ نەبن لەگەڵیاندا و دڵیان ئازار نەدەن ئەولادەکانتان لە ترسی برسێتی و هەژاری مەکوژن ئێمە ئەتانژێنین ئێوەش و ئەوانیش ڕزق و ڕۆزی هەموو لایەکتان لەسەر خودایە خۆتان لە گوناهی گەورە دوور بخەنەوە چ ئاشکرایی و چ پەنهانی بە حەق نەبێ کەس مەکوژن کە خودا کوشتنی حەرام کردووە ئەمەیە ئامۆژگاری خودا بۆ ئێوە بەڵکو عەقڵ و فام بخەنە کار و ڕێی ڕاست بگرن و لە خوا بترسن. ذلكم وصاكم به لعلكم تذكرون نزیکی ماڵی هەتیو مەبنەوە بە چاکترین شێوە نەبێ واتە بە هەڵگرتنی بۆیان یا خستنە کار و قازانج کردن بۆیان هەڵگرن تا باڵغە بن و ئەفەمن لە مامەڵەدا پێوانە و کێشانە بە ڕێکی و بێ زیاد و کەم جێبەجێ بکەن ئێمە ئەوەندەتان لێ داوا ئەکەین کە لە وزەتانا بێت و بتوانن بیکەن ئەگەر لە مەحکەمەدا شایەتیتان دا و قسەیەکتان کرد ڕاستگۆ بن، درۆ مەکەن، با ئەو کەسەش کە شایەتی بۆ ئەدەن یا شایەتی لەسەر ئەدەن خزم و خوێشتان بن. پەیمانی خودا و فەرمانەکانی بەجێ بێنن. خودا بۆیە بەم جۆرە ئامۆژگاریتان ئەکات تا بیر بکەنەوە و هۆش بخەنە کار و لە ڕێگای ڕاست لانەدەن. ئەوەی کە لەم سورەتەدا بۆم خوێندنەوە لە باسی یەکیەتی خودا و ڕاستی پێغەمبەران و ڕوون کردنەوەی حوکمی شەریعەتی ئیسلام ڕێگای ڕاستی بێ پێچ و پەنای منە من بەم ڕێگەدا ئەڕۆم ئێوەش بیگرنە بەر و لێی لامەدەن مەکەونە دوای ئارەزووی نەفس و ڕێگای هەمە جۆرە کە تەفروتوناتان بکات و سەرتان لێ تێک بدات و لە ڕێی ڕاست لاتان دات. پاشان تەوراتمان دا بە موسا و بەو تەوراتە نیعمەتی خۆمان تەواو کرد بۆ ئەوانەی کە بە باشی پەیڕەوی تەوراتیان کرد و حورمەتمان گرتن لەو تەوراتەدا هەموو ئەو حوکمانەمان ڕوون کردەوە کە پێویستیان پێ هەبوو کردمانە هۆی شارەزایی و هیدایەت بەڵکو خەڵکەکە باوەڕ بەوە بکەن کە ڕۆژی پاداش بە خودای خۆیانەگەن و حیساب و کیتابیان لەگەڵ ئەکرێ. وهذا کتاب انزلناه مبارک فاتبعوه واتقوا لعلکم ترحمون ئەم قورئانەش کتێبێکی بە قازانجە ناردوومانە بۆتان پەیڕەوی بکەن و بە گوێرەی ئامۆژگارییەکانی بجووڵێنەوە و خۆتان لە گوناه بپارێزن بەڵکو خودای گەورە ڕەحمتان پێ بکات ئێمە بۆیە ئەم قورئانەمان نارد نەوەک ئێوە ئەی کافرەکان بڵێن پێش ئێمە کتێب تەنها بۆ دوو تایفە نێرراوە جولەکە و گاور ئیتر ئێمە هیچ ئاگامان لەو کتێبانەی ئەوان نەبووە و نەمانزانیوە چین و لێی تێنەگەیشتووین. أو تقولوا لو أنا أنزل علينا الكتاب لكنا أهدى منهم ۖ سنجزی الذین یصدفون عن آیاتنا سوء العذاب بما كانوا یصدفون یا بڵێن ئەگەر ئێمە کتێبمان بۆ بنێررایە لەوان شارەزاتر ئەبووین چونکە ئێمە لەوان زیرەکتر و وردبینترین ئەوا دەلیلێکی ئاشکراتان بۆ هات و قورئانێکتان بۆ نێررا کە مایەی شارەزاییە و ئەبێتە هۆی میهرەبانی خودا بۆ کەسێ پەیڕەوی بکات چاوەڕوانی هیچ نین هی ئەوە نەبێ کە مەلائیکەی گیان کێشان یا مەلائیکەی سزا دانیان بۆ بێت یا سزای خودا و نیشانەکانی قیامەت بێن یا هەندێ لە نیشانەکانی قیامەت و ڕۆژی دوایی بێن کە هەندێ لە ئایەتەکانی خودا هاتن ئیتر ئیمان هێنان لەو کاتەدا سوودی نیە بۆ کەسێ کە لەوە پێش ئیمانی نەهێنابێ یا ئیمانی هێنابێ و چاکەیەکی پێ نەکردبێ ئەی محەممەد پێیان بڵێ، دەسا ئێوە چاوەڕوانی یەکێ لەوانە بن، ئێمەیش چاوەڕوانین بزانین سەرەنجام کێ قازانج ئەکات و کێ بە سەر و ماڵەوە تێئەچێ. إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء إنما أمرهم إلى الله ثم ينبئهم بما كانوا يفعلون هەرگیز تۆ لەوانە نیت کە دینەکەیان پارچە پارچە کردووە و باوەڕیان بە هەندێکی هەیە و هەندێکی تری باوەڕیان پێی نییە و بوونەتە تیپ تیپ و گرۆه گرۆه تۆ پەیوەندیت بەوانەوە نییە خودا خۆی حیساب و کیتاب لەگەڵ ئەوانە ئەکات و ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ، خودای گەورە ڕێگای ڕاستی پیشان داوم کە ئایینێکی خاوێن و پایەدارە، ئایینی خودا بە یەکناسین، کە ئایینی حەزرەتی ئیبڕاهیم بووە سەلامی خوای لەسەر بێ، بێگومان ئیبڕاهیم خودای بە یەک ناسیوە و هەرگیز لە زومرەی ئەوانە نەبووە کە هاوبەشیان بۆ خودا داناوە. کە خودای تاک و تەنیا پەروەردگاری هەموو شتە و هیچی تر غەیری خۆی شایانی پەرستن نییە؟ دیارە نا، بێگومان نەفسی ئینسان هەر خراپەیە بکات زیانەکەی هەر بۆ خۆی ئەگەڕێتەوە و قازانجی پێ ناگەیەنێ، ئێوەیش ناتوانن گوناهی من بگرنە ئەستۆ، چونکە هیچ تاوانبارێ تاوانی یەکێکی تر هەڵناگرێ و هەر کەس تاوانی خۆی بە کۆڵی خۆیەوەیە. هەر خودایە کە هەندێکی بەسەر هەندێکی ترتانا بەرز کردۆتەوە لە جێگا و سامان و دەوڵەمەندیدا تا تاقیتان بکاتەوە لەو گەورەیی و دەوڵەمەندیەدا کە پێی بەخشیوون. خودا گورج تۆڵە ئەسێنێتەوە چونکە ڕۆژی قیامەت نزیکە، هەروەها خودا گوناهبەخش و میهرەبانە. عەبدوڵڵای کوڕی مەسعود ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵاتو سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، خوای گەورە دەفەرموێ، هەر کەسێک پیتێک لە قورئان بخوێنێت بەو پیتە چاکەیەکی بۆ هەیە، چەند وشە یا چەند ئایەت و سورەت بخوێنێ لە جیاتی هەر پیتێک لە پیتەکانی یەک چاکەی بۆ هەیە، پاداشتی چاکەیەکیش یەک بە دەیە، من ناڵێم، الیف لام میم، یەک پیتە.